کاسێتی دووەم دیوی یەکەم. هەندێ لەو گەڵانەی لە دەرەوە دەفڕین ئاڕاستەی خۆیان گۆڕی، باڵندەکان ڕۆشتن و خامۆشیشی لە ناکاو دنیای داگرت، خۆی بە ماندیۆ تێوە سەیری دانەواند و بە زەردەخەنەیەکی گاڵتەجاڕی و گوتی. بیرتە ی دۆست بیرتە دەمانگوت کە شۆڕش سەرکەوت خەڵوەت دروست دەکەین ژیانێکی خنجیلانە و پاک هەموو هێزی خۆمان تەرخان دەکەین بۆ تامکردنی جوانەکانی سروشت هەموو هێزی خۆمان بۆ تامکردنی جوانی گوڵ جوانی شەو جوانی و شتانی کە کەس جوانیان نابینێ بیرتە بیرتەی دۆست من گوتم هیچم بر نییە هیچ شتێک، من گەلێک ماندووم تا هەموو شتەکانم لە ژیانی خۆمدا سڕیوە، ئەگەر هەموو شتێکم لە خەیاڵی خۆمدا نەکوشتایە سەحرا دەیکوشتم، سەحرا باج لەسەر وردترین و نادارترین وێنە دادەنێت یاقوبی من، یاقوبی دۆست. زۆری ویست تا جارانم لە ناو خۆمدا دەرکرد شەو لە دوای شەو دادەنیشم و بەهێمنی وەک لە دڵی چۆلەکەیەکدا نەشتەرکەری بکەم هەموو ئەو شتانەم لە سەرمدا دەرێنا ئەوانە نەیان دەهێشت بخەوم نەیان دەهێشت بیر بکەمەوە وەک لە فرمێسکی باڵندەیەکدا ئەستێرە ئەستێرە هەموو ڕووناکیەک دەربهێنێت هەموو ئەو شتانەی کوشت کە فرمێسکەکانی منیان پڕکردبوو لە یاد بیست و یەک ساڵە ناو لەمدا دیل بیت ناتوانانی یادی هیچ کەیت تێدەگەیت ناتوانیت، لەم ناهێڵێت یادی هیچ شتێ بکەیت، تێدەگەیت؟ ناهێڵێت، وام دەکوت و دەگریام، وەک چۆن لە شەوە ساردەکانی بیاباندا دەگریام. سەرم دەخستە ناو دەستمەوە و دەگریام، بێ ئەوەی تێمبگات ئەویش سەری دەخستە ناو دەستیەوە و دەگریا. نەماندەزانی بۆ دەگرین بەهێوری فرمێسکەکانمان دەسڕی و هەریەکەمان لە جێگای خۆیەوە بە ساردی سێری چاوی ئەوی دیکەمان دەکرد چاوانی من چاوانی باڵندەیەک بوو تەماشای ئاسۆ دوور و زەرد و ڕووتەکانی سووتاندبووی چاوانی ئەوی شاوانی گورجێک بوو تێر تێر ببوو لە یاریکردن لە ساتێکدا هەستم کرد نازانێ بۆ چی هاتووە بۆ لام؟ نازانێ لە کوێوە دەست پێ بکەینەوە، بەڵام بەو شێوازە سەیر و ئاڵۆز و پڕ حیکمەتەی خۆی تێیگەیاندم کە دیلم، تێیگەیاندم لە دەرەوە دەمکوژێ، کە من ناتوانم لە هیچ شتێ بگەم، بە ئارامی و زەبر و بێ ڕەحمیەوە گوتی، تۆ لێرە دەبی. ئەم شوێنە شوێنی خەیاڵەکانمە، ئەو جێگایە کە چەندەها ساڵ خەونمان پێوە دەبینی. ئینجا تەماشای کردم و گوتی، ئەگەر لێرە بڕۆیتە دەرێ، هەموو ژیانت دەکەوێتە دوای شتێک کە نایدۆزیتەوە، بیابان شتێکی شتێکی پێ بەخشیوی، تەنیایی شتێکی قووڵتر و پڕ ماناتری لە شتەکانی ئێمە پێ بەخشیوی. ئەگەر بڕۆیتە دەرێ هیچ نادۆزیتەوە، تۆ هیچ دەستت بە گەورەیی، ڕاگەییوە بیست و یەک ساڵ تۆ لە خەڵوەتێکی گەورەدا ژیاوی دەتەوێ بێیتە دەرێ؟ ئەی دۆست مەیەرە دەرێ شتەکان چەشت نیە پارچە پارچە بوون بە کەس کۆنابنەوە هەناسەیەکی قوڵی هەڵکێشا و گوتیەوە مەیەرە دەرێ و بە دوای و شتەدا بگەڕێ کە نایدۆزیتەوە ئەو قسەی دەکرد و ویستی بڕوا من لە جێگایەکی نزیکدا لە دەرگاکە و گرتم و گوتم یاقوبی دۆست ئەوەی بتوانێ قەدەری دیلی هەڵگرێ دەبێ باری ئازادیش هەڵگرێ من نەمردووم دەشمەوێت تێبگەم و دڵنیابم کە دەشیم ساڵەهای ساڵ من هەموو ڕۆژێک بۆ شیانی خۆم شەڕم کردووە سەیری شەو و سەراب و تارمایەکانم کردووە و هاوارم کردووە من دەژیم ئێستا دەژیم دەژیم یاقوب یا و ڕێودۆست سەرۆکی من من و تۆ و هیچ حسابێک و خەونێکمان لە نێواندا نییە یەک حساب نەبێ یەک حساب پێم بڵێ سریاسی سبحدەم لە شوێە ئاوها دەرگام لەسەر تۆفانەکان کردەوە بەشی چوارم لاولاوی سپی و شادەریای سپی لە تەمەنێکی زووەوە سوێندێکی ئەبێدییان بۆ یەکدی خواردبوو، هەتا مردن کەسیان شوو نەکەن، قژیان نەبڕن، کەسیشیان بێ ئەوی تریان گۆرانی نەڵێت و لە کراسی سپیش بەولاوە هیچ ڕەنگێکی تر نەپۆشن. ئەو ڕێکەوتنە دەگەڕایەوە بۆ چوار ساڵ بەر لەو ئێوارەی تۆفانەکان هەڵیان کرد و محەمەدی دڵشوشیان هێنا بەو کاتەی لە ماڵی ئەو دوو خوشکەدا جەنگی گۆرانیەکان هەڵگیرسا ئەو دەم هەردوو دوو خوشکە تەمەنیان چواردە و پ ساڵان بوو هەردووکیان لە ژێراوە مناڵانە عاشق بوون شەو ڕۆژ لەبەر خۆیانەوە گۆرانیان دەگوت تا گرفتێکی ترسناک لە پێشدەمیانداوە بوو کە کاتێ گۆرانیان دەگوت هەر کەسە و گۆرانیەشی دەگوت بە گۆرانی ئەوی دی نەدەچوو جەنگی گۆرانیەکان ماوەیەکی درێژی خایان هەندێ شەو تا گەرویان خوێنی لێدەهات لە ڕقی یەک گۆرانیان دەگوت تاریک و ڕوون دەردەکەوتوان گۆرانیان دەگوت کازیوە تێدەپەڕی و ئەوان هەریەک بەرامبەر ئەوی تر دەیخوێن خۆر هەڵدەهات و وەک دوو جەنگاوەری عیناد و بێڕەحم شەکەت دەبوون و لە ساتێکدا بێ ئەوەی هیچیان شکستی خۆی ڕابگەیەنێ، پێکەوە دەوەستان و لە جێگاکایانیاندا نیمچە مردوو دەکەوتن. کەس دروست نازانێ و جەنگە چەندی خایاند، چەند وەرز ئەو دوو خوشکە شەڕیان دەکرد، چەند گەردەلوول و چەند تۆفان بەسەر شەڕەکاندانا تێپەڕی. لە یەکێک لە ئێوارەکانی ئەو جەنگە درێژانەدا شا دەریای سپی نەخۆش کەوت. نەخۆشییەک نزیک لە مەرگەوە. تەنها لاولاوی سپی بە تەواوەتی دەیزانی شادەریای سپی بۆ دەمرێ. بە جۆرێک لە جۆرەکان چیرۆکی عشقێکی ناکەم لە پشت نەخۆشی و دەردەکانی شادەریاوە بوو بەهارێکی درەنگ بوو کە شادەریان لە بیمارستان کراسێکی سپیان لەبەر کرد و خستیانە سەر تەختێک و بەرەو نەشتەرگەریەکی سەخت بەیانیەکی تاریشی لم بارین بوو بە درێژایی شەو لم دەباری ئەو بەیانە بەر لەوەی شادەریای سپی بچێتە ژێر دەستی نەشتەرگەرەکانەوە نە هیوای ژیانیان دەدایە نە مەرگ، دەبوایە لاولاوی سپی بگاتە لای و داوای لێبوردنی لێ بکا و بە سەریدا بگری. ئەو بە درێژایی شەو نەخەوتە بوو، کە بەیانی بە چاوی پڕ فرمێسک و گەرووی پڕ لە حەسرەتەوە گەیشتە بیمارستان، شا دەریا بە چلە سپێکانیەوە چاوەڕوانی دەکرد. دوو خوشکەکە لە سروودێکی سەیری پڕ گریان و هەنسکدا پڕ لە ئامێز و یەکدی لاواندنا بوون، پڕ لە. گەردن ئازادی و سوێن خواردندا بڕیار دەدەن کە هەتا مردن بێکتر نەژین تا مردن پێکەوە بن و یەک چۆر جل لەبەرکەن هەتا هەتا شەقژیان نەبڕن و گەر جارێکیش گۆرانیان گوت پێکەوە بیڵێن ژانیاش بوونەوەکەیان بە جۆرێک بە جۆش و خرۆش بوو ئەگەر لەو ساتەدا بیمارچیەکان شادریای سپیان نەبردایە لەوانە بۆ پەیمانە زۆر درێژ و ئاڵۆستر لەوەی ئێستا هەیە ببوایە کە بیمارستشانەکان شادەریایان بەرەو نەشتەرگەری برد لاولاو تا بەردەرگا دەستی لە دەستی دابوو بەر لەوەی بچێت بچێتە ژوورێ بۆ ژێر نەشتەرەکان شادەریا بە لاولاوی گوت سوێندم بۆ بخۆ هەتا هەتایە لەو پەیمانە پەشیمان نەبیتەوە لاولاوی سپی بە چاوی پڕ لە فرمێسک و لە شۆڕشێکی دشواری سۆز وەڵچووندا گوتی سوێندت بۆ دەخۆم هەتا هەتایە نە شوو دەکەم، نە بەبێ تۆ گۆرانی دەڵێم، نە قژم دەبڕم و نە جلی سپی بەولاوە هیچ شیکە لەبەر دەکەم. ئەوە سەرەتای ئەو پەیمانە جاویدان و هەتا هەتایە بوو کە ئەو دوو خوشکە ساڵ لە دوای ساڵ لەگەڵ خۆیاندا کێشی دەکەن. ژیانی ئەو دوو خوشکە ژیانێکی ئاڵۆز و پڕ نەهێنی بوو. دوای ئەوەی شا دەریای سپی لە بیمارستان هاتە دەرێ، لە شەوێکی ڕەشەبا و خۆڵبارانی هاویندا سوێندیان تازە کردەوە. بە زمانی دڵدارەکانی ئەو ڕۆژگارانە پەیمانێکی ئەبەدییان بەست و بە خوێنی خۆیان مۆریان کرد و خستیانە شووشەیەکی ڕەش و لە جێگایەکدا کە تەنها خۆیان دەیانزانی لە بن درەختێکی هەناردا شاردیانەوە درەختێ دواتر دەبێت باوێنەی درەختێکی دی کە لە جێگایەکی دیگەدا پیاوێک بە ناوی نەسیمی شازادەوە ڕواندوێتی ئەوەی شتەکانی بە ئاقارێکی ترسناکە برد ئەو بڕوا سەیرە بوو کە سەرکاری جادوویەک لە پشت ڕفتاری و دوو خوشکەوە خوشکەوەیە سیما لە سیمای کچانی شار نەدەچوو تالیسمێک و نیگایەکی نائاسایی لە سەیرکردنە سارد و هێمن و نەگۆڕەکانیانا بوو، کە سەیری شتێکیان بکردایە بە زەحمەت چاویان لەسەر دەجوڵان، بێ ئەوەی دڵڕەق بن، سەیرکردنە نەگۆڕ و تیژ و بڕندەکانیان هەموو دڵێکی ناڕەحەت دەکرد، بەراورد بە قەوارەی ڕوخساریان. چاوانیان گەورەتر لە چاوانی ئاسایی دە دەینوان کە تەماشایان دەکرد هەست دەکرد جگە لە دەسەڵاتی نیگایان هیچی تر نابینیت گەر بیان ویسایە پڕیان دەکرد لە ساردی و کەمتەرخەمی گەر بیشیان ویسایە لێوان لێویان دەکرد لە پاشی و مناڵی جلە سپەکانیان لەگەڵ ئەو قژە چێویە درێژیان کە بە جۆرێکی ناسایی و خێرا درێژ دەبوو نیگای سیحر باسێکی پێبەخشی بوون کە کەس بە دروستی نەیدەزانی سیحرەکەیان چییە؟ تاکە دوو کچێک بوون جلی دیاریکراوی قوتابخانیان لەبەر نەدەکرد بە سیپاڵە سپیەکانیانەوە دەچوون بۆ پرسەکان هەردووشیان باڵان وەک یەک بوو لا هەنگەکانی شوکردن و شنهێنانیشدا جلە سپیەکانی ئەوان بە زەحمت لە جلی بووکەکان جیا دەکرایەوە شتێکیان تیا بوو بە ئاسانی نەدەشکە ئەویش ئەو بێدەنگێ سیر و قوڵیان بوو لە ڕاستیدا لەولاوی سپی و شادەریای سپی نە دڕڕەق بوون و نە سحرباز، بەڵام سروشتی نیگاکردنیان و دەرکەوتنیان بەو چلانەوە ئەو جۆرە خوڕافانەی لەسەر دروست کردن، ئەو خەیاڵەی ئەو دەم خۆیان بەبێ ئەوەی ناڕەحەت بن گەورەیان دەکردن و پڕیان دەکردن لە ئەفسانەی تر. سەردەمانێ هەردووکیان خوو دەدەنە تەماشاکردن و تێگەیشتن لە بورجەکان، دەکەونە فێربوونی هونەرەکانی خوێندنەوەی دەست، لە ئاهەنگ و شیوەنەکاندا سەیری دەستی خەڵک دەکەن، زۆر جار بێ ئەوەی هیچ بڵێن دەکشێنە دواوە خودی ئەو بێدەنگیە کە دەرەنجامی بێ ئاگایی و نەزانین بوو لە هوەرەکانی ە سێرەناسی و دەستگرتنەوەشدا وەک بێدەنگیەکی شەڕانی دوو کەچ تەماشایان دەکرد کە چارەنووسی ڕەشی خاوەندەسەکان دەبینن بێدەنگیان وەک بێدەنگی سحرباسێکی ڕەش تەماشا دەکرد کە گومان دوودڵی و ئاسوودەیی جێدەهێڵێ سروشتیان وەک دوو کەس کە وەک کە وەکو ئەوانی دی خۆ ناگۆڕن و سیر ناکەن و ڕفتار ناکەن گۆڕنی بۆ دوو نامۆی ڕاستەقینە ئەوان وەک دوو کچی گۆشەگیر گەورە بوون دوو کچ پیاوان خۆیان لێ دەپارێزن نەوەک لەبەرەوەی جوان نین بەڵکو لەبەروی هێزێ لە چاوانیاندایە پیاوان لی دەترسن و خۆیانی لێون دەکەن هەردووشیان لەوە بەتواناتر بوون پیاوان بتوانن ئاسایی سەیرینیگەیان بکەن شتێکی قووڵ و دەنگێکی دووریان تێدا بوو لەگەڵ خواستی ئەو پیاوانەدا نەدەگونجا تەنها دەرەوەی ئافرەتیان بۆ داگیر دەکرێت خودی ئەو لاوازیە وای کرد تا دەرکەوتنی محەممەدی دڵشوشە هیچ پیاوێ لەو دوو خوشکە نزیک نەکەوێتەوە بەڵام ئەو پەیبندیە سیر و ئاڵۆزەی خۆیان لە بری هەموو شتێک بوو بەیانیان کە لە خەو هەڵدەسان و بەرچایی پێکەوە گۆرانیشی نوێیان دەگوت گۆرانیەشیان لە ژیانی ئەواندا شێوەی چۆرێ لە نوێژی وەرگرتە بوو ئەوان چیە و سەردەمە سەیرە بوون باوەڕیان بە خودا نەبوو بەڵام باوەڕێکی قوڵیان بە گۆرانی هەبوو هیچ کەس نازانێ محەممەدی دڵ شوشە چۆن عاشق بوو ئەو دوکیژە دنیایەکیان هەبوو تەواو چاوازە دنیای محەممەدی دڵ شوشە کەس کە لە سەرتاوە ڕقی لە هەموو ئاڵۆزی و تەلیسمێک بوو حەزی بە دنیایەکی شوشەیی دەکرد هەموو شتەکان لەو دیوەوە ئەو دیویان ببینرێت ئەو شیانی شێ بوو تەواو شێواز لە شیانی ئەو دوو خوشکە دوو دنیای لە یەک دوور بوون گەر خیانەتی تۆفانەکان نەبواە نەدەکرا بە یەک بگەن بەڵام محەممەدی دڵ شوشە باوەڕێکی گەورەی بە تۆفانەکانە بوو بڕواایەک دواجار بەرەو قەدەری تاریشی خۆی هەڵیگرت محەمەدی دڵ شووشە گەنجێک بوو لەناو خەیاڵەکانی خۆیدا دەشیا. کۆمەڵێک کلیلی هەبوو خۆی دروستی کردبوون، کلیلی ژیان و کلیلی مردن، کلیلی تەنیایی و کلیلی عەشق، کلیلی نەهێنیەکان و کلیلی بێدەنگی، کلیلی هاوڕێیەتی و کلیلی ڕق، کلیلی خەون و کلیلی حەقیقەت، کلیلی باوکێک لە چیایە و یەکێکە لە خەباتگێڕە سەرسەختەکانی ئازادی. ئەو وەک هەتیوێک لە شارە گەورەکان دەبێت، بەڵام ڕۆژێ چاو دەکاتەوە و ئەو مناڵی پڕ لە ناز و دەلالی شۆڕشێکی سەرکەوتووە، دوای سەرکەوتنی شۆڕش و گەڕانەوەی شۆڕشگێڕان بۆ ماوەیە دەبێتە بەختیارترین گەنج، لە ئاهەنگ و کەرنەڤاڵەکاندا دەبیندرێت، لەوانەیە کە لە بۆنەکاندا گوڵ دابەش دەکەن، هەمیشە پێکەنینێکی گەش لەسەر سیمایەتی، بەڵام هەمیشەش. تروسکەی ڕۆشنییەکی نائاشکرا لە نیگایدا دەدرەوشێتەوە و نیگا و چاوی لەوە ڕوونترن نەهێنیان تیا بێت، چاو و سیمای لە کانییەکی ساف دەشن کە هەموو شتێ لە بنیدا دیارە، سادەیی و ڕوونی و دەرکەوتنی هەموو شتێک لە بیلبیلەکانیدا دەیگۆڕنە سەر یەکێکی تر، یەکێکە نامۆ بێ بە دونیایەک سەراپای لەسەر نەهێنی دروست کراوە، دوای ماوەیەکی درێژ کە باوکی بە سەرکەوتوویی بە خۆی و چەک و بۆنی عەرەقی هەورازەکانەوە دادەبەزێتە شار و یەکەم جار لە ئامێزی دەگرێ تەماشای چاوی دەکات و بەترسەوە دەڵێ ڕوونیەک لە چاوتایە سپیتر و سیرترە لە هەموو شتانی من بینی و من ئەوە سەتای ئەو سەردەمەیە کە ژیانی دەبێتە کۆشکێکی بلور و کۆشکێک لە شووشەیەکی نازک دەبێتە شاشنینیە کە دیوارەکانی لاسووری بڵقێکی بێڕەنگ و ڕوودان کە هەموو شتێکی تیا دەمیندرێ محەممەدی دڵشوشە لە سەردەمێکە گەورە دەبێ شتەکان هەمووی نەهێنین دنیا بە زڵمەت و تاریشیدا درەوشێتەوە ئەو لە ساڵانی تاریشی شۆڕشدا لەدایک دەبێ لە سەردەمی دیوار و بنێی خۆڵ و شێرزەمینی ئەسوور و دەرگای داخراودا لە سەردەمێکە هەموو بە نەهێنیەکانی شتەکان، دەوڵەت بە نەهێنی نەیارەکانی سەردەبڕێت و نەیارەکان بە نەهێنی دەژین و هاتوچۆ دەکەن و لەو ساڵانەدا ژیان دەبێتە دروستکردنی دیوار و تاریکی، هەمووان خەریکی دروستکردنی دیوارن نێوانی ماڵەکان، نێوانی کوچەکان، نابینی مرۆڤ و مرۆڤ، نابینی مرۆڤ و ئاسمان، مرۆڤ و گوڵ، مرۆڤ و مانگ، مرۆڤ و وشە، مرۆڤ و پاساریەکانی بەیانی، هەموو شتێک دەبێتە بەربەست. ئادەمیزادەکان بە جۆرێک بێ مانا دەکەونە سەر ئارەزوی بڵندکردەوەی دیوار، ژیان دەبێتە خەڵوەتێکی هەمیشەیی، مرۆڤ لە پشت دیوارەکانەوە نەبێ ناتوانێ بیربکاتەوە، ئەو کات ئەو مناڵی خۆی لە باوشی دایکێکی ترساودا دەباتە سەر، مناڵێک کە بەردەوام لەم ماڵەوە بە نەهێنی دەیبەن بۆ ماڵێکی تر، بەردەوام خۆی و دایکی لەو ترسەدا دەژین دەوڵەت بیانگرێت و ڕەوانەی بیابانەکانی باشوریان بکا. ئەو لەو کاتەوە دەبێتە مناڵی شینەهێنی، لە دەرەوە ناوی ڕاستەقینەی خۆی بەکار ناهێنێت، نابێ کەس بە ڕوونی و لەبەر هەتاودا بەو جۆرەی کە خولقاوە بیبینێ. زوو زوو ماڵ یا کۆڵان یا شارەکەیان دەگۆڕن. محەمەدی دڵشووشە لە دونیایەکی وادا کە پڕە لە نەهێنی و خۆشاردنەوە گەورە دەبێ. گەورەبوونی لەگەڵ خۆیدا ئارەزوویەکی نەهێنی و شاراوەی بەرەو گەڕان هەڵکردووە. ئەو کات ژیانی محەمەدی دڵشووشە، گەشتێکی سەیر بەدوای بینیندا بەڵام هەست دەکا ناتوانێت ببینێت هەست دەکا لە دیوار زیاتر هیچی تر نییە تەماشایان بکە ڕۆژە دەگاتەوە ڕاستیە غەمگینەی دواتر ڕێگا و مانای ژیانی دیاری دەکات کە دەبێ ژیانێک هەبێ ڕوون وەک شوشە ژیانێک لە هەموو لایەکەوە ببینرێت ژیانێ هیچی لە ژیانەکانی دی ئەو سەرزەمینی تاریچیە نەچێ دەبێ کلیلێک بدۆزێتەوە دەرگاکان بخاتە سەر پشت دنیایەک ببێتە دنیایەکی ڕوون دنیایەک دیوارەکانی هیچ نەشارنەوە مرۆڤ چ شتێکی نەبێ هەڵیگرێت نهێنەکانی هەموان دەرکەون تەلیسمەکان بڕەونەوە لەگەڵ هەموو مۆتەکە تاریک و قورسەکانی مناڵیدا محەممەدی دڵشوشەوە گەنجێکی ڕووخۆش و دەمێنێتەوە، گەنجێک کە ڕاستییەکی بچووک و سادەکان لە چاویدا دەدرەوشێتەوە کە باوکی دەگەڕێتەوە دوای ساڵێ لە ڕاپەڕین دەبێتە یەکێک لە بارونە گەورەکانی دەسەڵات و جاه و جەلال دەوێ لە بری و ساڵە دوور و درێژانی لێکدابڕان پاداشتێکی گەورەی کوڕەکەی بداتەوە شتێکی بۆ بکە هەتا هەتایە خۆشببختی کە شەوێکی مانگە شەو پێی دەڵێت داوای شتێ بکە هەر شتێ ئیرادی مرۆڤ بەسەری دابشکێ تۆ بیڵێ و من بە فەرمایشت وەری دەگرم محەممەدی دڵشوشە دوای بیرکردنەوەیەکی زۆر نیوەڕۆیەکی هەتاو دەشێتە لای سلێمانی مەزن و پێی دەڵێ من یەک ئارەزوم هەیە یەک ئارەزووی بچوو خانوویەکی بچکۆلانەم دەوێت لە شووشە مەرج نییە سەراپای لە شووشە بێت بەڵام بە جۆرێک بێ لە هەل لایەکەوە سیرت کرد هەموو لاکانی دیکە دیار بێت لەو شەوەوە نەخشێ و خانوە بچکۆلە و سەیرە سەری هەڵدا کە لە یەکێ لە گەڕەکە هێمن و بەرزەکانی شاردا دروستی دەکرد خانوویەک لە شووشەیەکی تەنک لە شووشەی کاسێکی بادە ڕوونتر و ناسکتر لە پیاڵەیەک، خانوویەکی بچکۆلە لەسەر بەرزایەکی بچووک لە نێوان کۆمەڵێ باوەخانەی گەورەی کۆنکرێتە، پایەکانی لە ئاسن و بەشی هەرە گەورەی دیوارەکانی لە شووشەن، خانوویە لە هەر جێگایەکەوە تەماشات بکردایە هەموو سووچ و کەلێنەکانی ئەو ماڵەت دەبینی، محەمەدت دەبینی لەسەر کورسیەکەی خۆی قەفەزی خاڵی کەوەکانت دەبینی، تابلۆی هەڵپەرکێی کێوی، گوڵی هەڵگیراو لە ئاودا، شووشەی ڕەنگاوڕەنگ گیرلم، فەرشێکی ئاوریشمی شین کە پڕ بوو لە نیگای ژێر دەریا و لە دوورەوە ڕە شێوەی گۆمێکی بەخشیبوو ماڵەکە. بەیانیان هەموو محەمەدیان دەبینی لە پشت شووشەکانەوە بەرچایی ئامادە دەکات و بە دەنگی بەرز گۆرانی دەڵێ، لە پشت دیواری کاڵاکانی خۆیەوە دادەنیشێت و وەک نیشتەجێی ناو حەوزێکی ماسی ژیانێکی ئاوی دەژی ئەو ویستە سیر و قوڵەی بۆ بینین بۆ تێگەیشتن لە هەموو شتەکان بەرەوزانین و ڕوانین لە زیندەکی ناوەی کەسەکان دەیبات دەیە قوڵترین و تایبەتترین نهێنییان ببینێت، ئەو حەوسە کوشندەی بۆ ڕوونی و ڕووناکی وا دەکات بگاتە سەر نهێنی گەورەتر لە خۆی، وا دەکات قسەکانی پڕ بن لە چیرۆکی سەیر دەرحەق بە ژیان و حەقیقەت، بەڵام هاوڕێکانی نەبێت، ئەو کوڕە مناڵانەی لێرە و لەوێ لە کوچەکانی بازاڕدا دەیانناسێ، کەس وەک ئەم شەیدای ڕاستی تەماشا ناکات. بەڵکو وەک گەنجێکی چاوچنۆک بۆ زانین ئارزوی بۆ ڕوونی ڕوانین وا دەکات ڕازگۆیەکەی کوشندەی تێدابێ بێ ئەوەی لەوە بگا کە حەقیقت چەندە کوشندەیە بێ ئەوەی تێبگات کە هەمیشە تاریکیەک لەو دیوشتەکانەوە دەمێنێتەوە نەهێنی گەلێک کە هەرگیز بۆ ئەو ڕوون نابنەوە ئەو بەیانە دوای گەڕانەوەی لە ماڵی خوشکە سپەکان بەشانەکانی سەر سینەیەوە هەستا هەستی کرد لە کونێکی بچکۆلانەی سەر دڵێەوە تنۆک تنۆک خوێنێکی گەش دێتە دەرێ بەدەم ئازارەکانەوە لە پێش ئاوێنەیەکی گەورەدا کراسەکەی داکەن و تەماشایە و برینە بچکۆلانەی کرد کە زۆر لەسەر خۆ و بەهێمنی خوێنی لێدەهات خوێنێک دەنیشتە سەر چلەکانی و تەڕی دەکرد ئەوەی لەو ناو خوێنەدا سیر بوو نە ئەوە بوو دەمی زەخمێکی گەورە بۆ خۆی بکاتەوە و بێتە دەرێ، نە ئەوەش بوو بوەستێت و ساڕێژ بێ. لەو بەیانییەوە بەردەوام پەڵەیەک خوێن بەسەر سینەی محەمەدی دڵشووشەوە هەمیشە خوێنێکی تەڕ کە دڵۆپ دڵۆپ دڵۆپ و بە وچانێکی پڕ ژان دێتە دەرێ و دەتکێتە سەر کراسەکەی، کراسی یەکێک لە سەریاسەکان لە کۆنە بۆی کڕیوە، خوێنێکی بێ تەفسیرە، چەندە لۆکە و شاش و برینبەستی. بنایەتە سەر بە ئارامی کۆدەبوو و شاشەکانی تەڕدەکرد و وەک پەڵەیەکی گەورە لەسەر سنگی دەردەکەوت ئێوارەی هەمان ڕۆژ بەو خوێنەوە گەڕایەوە بۆ ماڵی دوو خوشکەکە وەکەوەی پێشوەخت یەشێ هەواڵی گەڕانەوەی ئەوی پێدابن هەردووشیان لە بەردەم هەمانەوە پەنجەرەیەدا چاوەڕوانیان دەکرد پەنجەرەکەیان کرد بۆ و نیوەی لەشیان هێنا بۆ دەرێ بە تا دوور دوور پشیانی دەبرد محەممەدی دڵ شوشە وا هاتە پێش چاویان کە قژی تێکەڵ بە هەورەکان بووە، دەیبینی پاساری و پۆلی کۆتر بە ناویاندا تێدەپەڕن، لە بەردەرگاکەوە هاواری دەکرد، لاولاوی سپی، دەمەوێت بتخوازم، تۆ ڕازیت؟ هەردووکیان بەو چاوە ساردانەوە تەماشایان دەکرد، بە ئارامی وەک ڕەوینەوەی هەورێ، زوڵفە، ئەفسانەیەکانیان دەبردە ژوورێ، پەنجەرەکەیان دادەخست و پەردەکانیان دادەدایەوە و بێ ئەوەی هیچ بڵێن لەو دیو ئەو پەردە ئەستوورانەوە تەماشای محەمەدی دڵشووشەیان دەکرد کە خوێنی سەر دڵی نیشان دەدا و دەیگوت ئەوە زامی ئێوەیە. ئەو ئێوارەیە محەمەدی دڵشووشە بە شکستێکی ترەوە گەڕایەوە بۆ ماڵێ. ئەوە سەرەتای دەستپێکردنی ئێوارە تاڵ و غەمگینەکانی مردنێتی. ئێوارەیە پڕ بوو. پڕ لە نەهێنی نەسیمی شێداری و هەورە غەمگینانەی بە بارانی زۆرەوە دێن و دەڕۆن دەچێتە ماڵێ و لە پشت پەنجەرەکانەوە تەماشای بارانبارینی بێوچان دەکا هەست دەکا لە شوێنێکی دیەوە لە جێگایەکی ناسکترەوە درزێکی دیکە بۆتە دڵی هەست دەکا خوێنێکی زیاتر و گەشتەر لەو برینە بچووکانەوە دێنە دەرێ کە نەشتەرێکی نەبینرا و نادیار دروستی دەکە خوێنێک دەزانێت نەزیفی شکانی دڵی خۆیەتی تا شەو پتر تێپەڕێت ژانەکانی گەورەتر دەبن بە تەنها دەست دەکرێ بە دڵێەوە و بە ناو باران و هەورە بروسکە و تاریکیدا کوچە بە کوچە بەرەو ماڵی خوشکەکان دادەگەڕێتەوە کە هەمیشە بۆ نیگا سارد و سەیرەوە لە پشت پەنجەرەکانەوە سەیری دەکەن محەممەدی دڵشوشە درسە بچووکەی دڵی خۆی حساب دەکات و دەزانێ ئەمە پێشبڕکێیەکە لە نێوان کات و مردە لە بەردەم دەرگاکەدا دەوەسێت و دەستێ دەگرێ بە دڵێەوە خوێن لە ژێر پەنجەکانیەوە دەتکێت و تێکەڵ بە باران دەبێ بە دەستە خوێنایەکانی دەکێشێ بە دەرگاکاندا و هاوا لە دوو خوشکەکە دەکات لەو دی و پەردەکانەوە سێبەری خۆیان و شەپۆلی شەکاوی قژیان دەبینێ دوو کەس بێدەنگ لەو دیەوە تەماشای باران و محەممەدی دڵ شوشە دەکەن دەڵێ لاوت لاوی سپی ئەگەر خۆشت نەوێ مەمرم سەراپای ئاوە وەک باڵدارێکی بچکۆلە و خوساوە باران لە سەرا پای دەشۆڕێ، دڵۆپەکان وەک هەزار تنۆک لە زێڕی تواوە لە سەر ڕوخساری دەدرەوشێتەوە، بەڵام ئەو دوو کچە هیچ ناکەن جگە لەوەی لە پشتەوە بە هێمنی تەماشا بکەن، محەمەدی دڵشوشە دەوێ بە کلیلەکانی خۆی ئەو دەرگایانە بکاتەوە، بەڵام ناکرێنەوە، لە بەردەم باران و بە دەستی خوێنایەوە یەکە یەکە هەموو ئەو کلیلانە تاقی دەکاتەوە، بەڵام سوودی نییە. دێ بە دیوارەکانا هەڵزنێت و ناتوانێ، دەچێتە سەر درەختە نزیکەکان و لێوە هاوار دەکا، بەڵام جگە لە دەنگی باران کوێی لە هیچ دەنگێکی دی نییە، جگە لە درەوشانەوەی ڕووناکی لە سەر فرمێسکەکانی خۆی هیچی تر نابینێت. شەو. ئاوا دەبێت محەمەد بە لیتاو و باران و خوێنەوە دەگەڕێتەوە ژوورەکەی خۆی بەو هەموو بارانەوە بەو هەموو خوێنەوە دەگەڕێتەوە ماڵ سات لە دوای سات پتر دڵی دەشکێت کەلێنی نێوان مەوداش و شەیەکانی گەورەتر دەبن لەگەر خۆڵ خۆرهڵاتە لە ناو خوێن و باران و فرمێسکەکانی خۆیدا خەوی لێ دەکەوێت و لە خەویدا خەون بە درەختێکەوە دەبینێ کە ناوی دواهەمین هەناری دنیایە شەو لەگەڵ دەستپێکردنەوەی باراندا بە بێدەنگی دەگەڕێتەوە کوچەی خوشکە سپیەکان ئەوان هەمیشە لەوێن لە پشت پەنجەرەکانەوە چاوەڕوان نی دەکەن دەچێتە حوشە گەورەکەیان بە هێمنی چەند مەترێک بە دەوری ماڵەکەیدا دەسوڕێتەوە و دەگەڕێتەوە ئیدی تێ دەکە ئەو کوشتەی پێشبڕکێ لە نێوان ئیسرائیل و زەمەندا بەردەوام خوێنی لێدەڕوات ئەو شەوە ناگەڕێتەوە بۆ ماڵ بەڵکو بە زامەکانی سەرسنگیەوە دەشێتە یەکێ لە مەجلیسە گەورەکانی سلێمانی مەزن مەجلیسی سیاست مەدارێکی گەورە کە پڕە لە وەزیر و بەڕێوبەر و هاڕونە تازەکانی بازار سەرەتا پاسەوانەکان نایناسنەوە ئەو پێیان دەڵێ من کوڕیەوەم کوڕی سلێمانی گەورەم گەنجێکی خوێنایی و خوساوە و ماندووە ڕەنگێکی هەیە بە ڕەنگی مردوان دەچێ کە دواجار سڵێمانی مەزن بانگی دەکاتە ژوورێ نایناسێتەوە هیچی لە کوڕە دڵ شوشاوەکەی خۆی ناچێ کوڕێکی نەخۆش و لاواز کە چاوەکانی بە قۆڵدا چوون و بە دوای خۆدا ئاو خوێن ڕادەکێشێ شوێن پێ سوورەکانی لەسەر فەرش و کاشی و کومبارەکان جێدەهێڵێت لە ژوورەوە لەگەڵ هەموو زامەکانیدا بە پێوە دەوەسێت و بەهێمنی دەڵێ کەستان بینیوە بەو چۆرە بمرێ هەموو ئەوانەی ئەو شەوە لەوێ دەیبینن چیرۆکی ئەو کوڕە دەزانن کە وەک ڕۆشێکی زستانە لە دوو شووری بچکۆلانی شوشەدا دەشی ئاگاداری ئەو ویست و برسێتیە سەیری ئەون بۆ نەهێنەکان ئەو شەوە لەوە سامتارتر و ڕووخاوتر بوو کە سڵی لێ بکاتەوە لەسەر کورسیەک ڕووتیان کردەوە و دەیان گۆڕی لۆکە و برین بێستی نوێیان دەخستە سەر ئەو زامە بچکۆلەی سەردڵی وشکیان دەکردەوە بە درێژای ئەو کاتە و چیرۆکە خۆشەویستیە کوشندەی دەژێڕایەوە کە تۆفان تووشی کردووە ناوی دوو کچی دەهێنا هیچێک لە پیاوانی ئەو مەجلی سەنیان بیستبوو شەوێک بوو لە شەوی حیکایەتەکان دەچوو ئەو شەوە ئیکرامی کێویش لەوێ بوو، ئەو پیاوە باڵا بەرزەی بێ ئەوەی ڕوتبەیەکی سپای هەبێت چاکەتی ئەفسەرەکانی لەبەر دەکرد، پیاوێکی بێدەنگ بەڵام چاک بوو، ئەو شەوە ئەو تاکە کەسێک بوو تا بەیانی لەگەڵ محەمەدی دڵشوشە و باوکی دامایەوە. دەمەوبەیان بەر لەوەی خۆر هەڵبێت لە فاسیلەیەکی کورتی نێوان بانکی بەیانی و خەوتنەوەی بانگبێژەکاندا سڵێمانی باوک و ئیکرامی کێو و لە ماشێنێکی شینی بچکۆلەدا چوون بۆ خوازبێنی و کیشە ئەوە زووترین خوازبێنی دنیا بوو هیچ کیژێکی دیکە لەوە بەر لە پێنجی بەیانیدا نەخوازرا بوو ئەو بەیانە دایکیان دەرگاکەی کردەوە ژنێکی بچکۆلانە و ترساو بوو کە تاو لە ژێر ڕکێفی کچەک کچەکەیان دا دەژیا، سڵێمانی گەورە و هاوڕێکەی بە هێمنی چوونە ناو ماڵەکە و لەسەر دوو کورسی بچکۆلە دانیشتن، دیار بوو یەکێک بەر لە چەند ساتێکی کەم سۆپایەکی داگیرساندبوو، دووکەڵی یەکەم ساتی ئاگرەکە یەشتا لە ژوورەکەدا بوو، ئەو دوو کیژە بە دوو چاوی ماندووەوە لە ژوورێکی دێوە هاتنە ئەم دیوەوە، هەردووکیان دوو دەست جلی سپیان لەبەردا بوو، پێدەچوو ئێستا لە هەنگی نەهێنی هاتبنەوە. دوو شاڵی سپی درێژیان دابوو بەسەر شانیاندا و بە دەنگێکی سارد و وشکەوە بە خێراتنی میوانەکانیان ئەکرد، پڕ بوون لە تەلیسم و تاریکی. سڵێمانی گەورە لە تەم و مژی ئەو بەیانیە ساردەدا بە ئاسپایی کەوتە قسە و گوتی، من باوکی محەمەدی دڵشووشەم. هاتووم پێتان بڵێم کە محەمەد دەمرێ. هۆی مردنەکەشی کینە و بێوەفایی نیە، بەڵکو عەشقە. من ڕام وایە عەشق شتێک نییە شایستەیەوە بێ کەس بۆی بمرێت. من ڕانەهاتووم کەس ببینم لەبەر خۆشەویستی بمرێ. من بە درێژایی ژیانم سەروکارم لەگەڵ مردندا بووە. ئیشم لەگەڵ ئەوانەدا بووە کە بە جۆرێک لە جۆرەکان بە مردنەوە خەریکن. بەڵام ئەمشەو هەست دەکەم کوڕەکەم لەبەر هۆیەکی سەیر دەمرێ، هۆیێ بە خەیاڵمدا نەهاتووە مای مەرگ بێ. حەز دەکەم بزانم کامتان ناوی لاولاوی سپییە؟ لاولاوی سپی لە شوێنی خۆی هەڵدەسێت و دەڵێ من لاولاوی سپیم سڵێمانی مەزن دەڵێت گومان نییە کە تۆ کیژێکی جوانی بەڵام حەز ناکەم کەس بەو جۆرە بمرێت بەو شێوەیە سوکایەتی بە ئینسانیەتی بکرێت و ئاوا بمرێت من دەمەوێ بتێنم بۆ کوڕەکەم بۆەوەی نەمرێت لاولاوی سپی هێ من لە شوێنی خۆی دادەنیشێت و بە دەنگێکی نزم بەڵام نەگۆڕ و جەسوور دەڵێ